تەسبیحات و ستایشی پەروەردگاری بەرز و بڵند و پایەدارت بکە، ئەو زاتەی هەموو شتێکی دروست کردووە بە جوانی و ڕێک و پێک و تێر و تەواوی کردووە، ئەو زاتەی کە نەخشەی کێشاوە بۆ هەموو شتێک و جا ڕێنموویی کردووە، ئەوەی کە گژوگیای لە لەوەڕگا دەرهێناوە، کەواتە تۆ ئیتر لەسەر یادخستنەوە و یاداوەری ئەو کەسانە بەردەوام بە کە سوودیان وەرگرتووە و ئامادەن زیاتر تێبگەن. بێگومان ئەو کەسەی کە ترسی خودای لە دڵدا بێت یاداوەری وەردەگرێت، خراپترین کەس خۆی لێ دوور دەگرێت، ئەوە دەچێتە ناو ئاگرە گەورەکەوە و دەسوتێت تیایدا.